شەوی 697. چیرۆکی ئیبراهیمی باوکی سحاق لەگەڵ لاوە جوانەکە شەهرەزاد وتی، ئەی شا شەهرەیار پاشای بەختیار، زانای بە توانا و خاوەنی بڕیار. ئەگەڕنەوە ئیبراهیمی باوکی ئیسحاق گێڕاویەتەوە ڕۆژێکیان لە ماڵەوە لێی دانیشتبووم هێندەم زانی لە دەرگایاندا خزمەتکارەکەی هاتووتی گەورم لاوێکی قۆز و جوان لە بەردەرگایە بێتە ژوورەوە وتم بابێ کە هات سەرنجمدا شوێنەواری نەخۆشی پێوە دیار بوو دوای سلااوکردن وتی گەورە ماوەیە کە ئەمەوێت بتبینم چونکە ئیشێکم پێتە وتم خێر ئەویش سێسە دیناری خستە دەستمەوتی گەورم دوو دێر شعرم داناوە ئەو پارێت پێ حەڵال بێت و ئاوازێکم بۆ ئەو دوو دێڕە دابنێ وتم ئادەی شعرەکەت بڵێ وتی کە داغت کردووە جەرگ و هەناوم بۆم بکوژێنەوە بە ئەشکی چاوت فەلەک و قۆرتی جەستەمیان تەنی بژمرم وە دەر نایەن لە ناوم منیش هەر لەوێدا ئاوازێکم بۆ دانا کە گریاناوی بوو ئەمجا خۆم گۆرانیەکەم بەو ئاوازە بۆوت کەچی هەر لەوێدا بورایەوە کە پێم وابوو مردووە کە بە ئاگام هێنایەوتی بۆم دووبارە بکەرەوە منیش تکا و ڕجام لێ کرد با گۆرانیەکە نەڵێمەوە نەما دابمرێ وتی جاکواوە بواە زۆر پاڕایەوە ناچار دووبارەم کردەوە ئەم جاناڵێکی بڵندی تری کرد منیش گومانم نەما کە مردووە منیش ئاوم پرژان بەدەم و چاویدا هۆش خۆی هاتەوە دانیشت منیش بێدەنگ پارەکەیم خستەوە دەستی وتم پیاوی چاک بە لێم دوور بکۆ بڕۆ ئەیژوتی پارەم پێویست نییە ئەوەندەی دیت ئەدەمێ گەر جارێکی دی گۆرانیەکەم بۆ بڵێ منیش دڵم بە بڕی زۆری پارەکە خۆش بوتم بۆت ئەڵێمە بەڵام سێ مەرجم هەیە یەکەم ئەبێ هێندە لە لای من بمێنیتەوە و نانم ئەخۆی تاکو و ئەم زەردی و لاوازیت نەمێنێ دووەم هێندە شەرا بخۆرەوە تاکو و ورەت ببێ سێم ئەبێت باسی خۆتم بۆ بکەیت ئەویش مەرجەکانی جێبەجێ کرد دواتر وتی من شار نشین بووم بە پیاسە هاتمە دەرەوە ڕێگەی عقیقم گرتە بەر لەگەڵ براکانمدا کچێکم بینی کەنیزەک دەوریاندا بوو ئەدوت مانگی چواردەیە ئەستێران دەوریان داوە بە سەرهاتی خۆم بۆ خزمێکم جێڕایە ئەوژوتی بێخم بە ئێستا سەتای بەهارە ئەم جارە گەر باران بارین خۆم خۆت لەگەڵ خۆمدا وەرە دەرەوە بە ئاواتی خۆتەگەی دڵی هێور کردمەوە چاوەڕوانم کرد تاکو بەفری شاخان توانەوە ئەم جا لە کۆڕێکدا دیسان یەکمان گرتەوە کە ڕوانیم کچان هاتن هەروەکو ڕەوی ماینی سرک بە کچێکی خزمم وت لەبارەی داواکردنی و قسەم لەگەڵی دابۆ بکە ئەویش چوو قسەی لەگەڵ کرد ئەیژوتی ئەم وەڵامە شعرەی بدەوە پەلەم لێ مەکە سابەڵک و خواکە دەرگای بەختیاری لەسەرمان واکە ئیدی بۆ ئەوەی خەڵکی پێمان نەزانێ بێدەنگ هەستام و ئەویش لەبەرم هەستا ئەو شوێنم جێهێشت ئیدی هەوڵمدا بیبینم دواتر سکاڵام بۆ باوکم کرد ئەویش کەوتە کۆکردنەوەی خزمان تاکو بچێتە داخوازی کچەکە جارێکیان جعفەری کوڕیەحیا وەکو عادەتی جارانی کۆڕی گەرم کردبوو هەموو جارێک ئەبوو منیش لە کۆڕیدا گۆرانیم بووتایە کە چووم ئەو شعرەی لاوەکەم وتەوە زۆر پێی خۆش بوو هەرچەند مەز ببوو کەچی لی پرسییم نەکبەت ئەم شعرە هیچەیە منیش لە نوکەوە بەسەرهاتی لاوەکەم بۆ جڕایەوە فەرمانی پێدام سوار بم و بڕۆم و مژدەی بدەمێ کەوا بزانێت کە بە ئاواتی خۆی گەشتووە لەگەڵ خۆم بیهێنم منیش چووم و دۆزیمە و هێنام جعفری کوڕیەحیا بەسەرهاتەکەی پێجێڕایەوە ئەمجا پێی وت ئێستا چارەسەری کێشەکەت لە ئەستۆی منە بێخم بە لاوەکەش لە لای ئێمە مایەوە ڕۆژی دواتر جەعفەر سوار بوو بەرەو دیوەخانی هاروونە ڕەشید بەسەرهاتەکەی بۆ جێڕایەوە هاروونە ڕەشید زۆر ئەو بەسەرهاتەی پێسیر بوو فەرمانی دا هەموو ئەو کەسانی ئەم بەسەرهاتیان بینیوە لە دیوەخانی خەلیفە ئامادە ببنەوە سەر لە نوێ بەسەرهاتەکان بەلاوەکە جێڕایەوە و شیعرەکەشیان بە گۆرانی پێوتەوە. ئەمجا هەر لەو کۆڕەدا نردی بە شوێن باوکی دەستگیرانەکەی خاوەن شعردا و کچەکەی لێمارە کرد پاشەکی مارێک چەکەش بە سە هزار دینار خەم لێنرا و هەر لەوێدا خەلیفە دای بە باوکی کچەکە هارونە ڕەشید ئەو لاوەشی کرد بە هاوڕێ خۆی و هەم نشینی شەوی شش سەد و نەوەد و هەشت. بەسەرهاتی ئەبی عامری وەزیر لەگەڵ شا ناسر. شەهرەزاد و تێجێڕنەوە ئەی شا شەهرەیار دانا و زانیار خاوەنی بڕیار کە هەرزەکارێک بەخشرابوو بە ئەبوو عامری کوڕی مەروان هێندە قۆز و جوان کەس لەو جۆرەی نەدی بوو وا ڕێکەوت ناسر ئەم کۆی لە هەرزەکارەی بینی بە خاوەنەکەی وت ئەمەد لەکوێ بوو ئەوژوتی خوا پێی بەخشیوم ئەیژوتی ئەڵەی باستێران هێرشمان بۆ دێنی و بە مانگان ئەمانگریت خاوەنەکەی خێرات داوای لێبوردنی لێکرد دواتر دیارێکی دایە دەست کۆی لە هەرزەکارەکە و بە نامەیەکەوە ناردی بۆ شا ناسر تێیدا نووسی بووی گەر زۆر بەڕێز نەبووی تا ڕێم بەخۆم نادا دەستبەرداری ئەم کۆیلە ببم ئەم دوو دێڕە شعرشی تیانوسی بوو گەورم ئەم مانگە لە ئاسۆتایە نەک زەوی هەر بۆ ئاسۆ ڕەوایە بەتی لە چاوێک کار ناچێتە سەر ڕحفی داتەکەم ئابە و خویە ناسر شا ئەو دیاری و نامەی هێندە پێنایە بوو کە درێغی نەکرد لەو خەڵاتەی کە بۆی نرد ئەمجا کەنیزەکێکی بە دیاری بۆ نرد ئەبوو عامر سەیری کەنیزەکەی کرد ڕوانی هەر زۆر شۆخ و شەنگ و نایبە بۆیە لە دڵی خۆی داوتی بەخوا ترسم ڕۆژێک بێت بە خەیاڵی دا و ئەم ناسر شایە داوای ئەم کەنیزەکەم لێ بکاتەوە بۆ یەم جارە هەندێک خەڵاتی نەختینی نایەبی بە کەنیزەکەدا ناردەوە بۆ ناسرشا لەگەڵ نامێکدا کە ئەم شیعرەی بۆ نووسی بوو گەورم ئەم ڕۆژە و مانگی تۆ جوانن هەر خۆیان ڕیزی یەکتر ئەزانن لێکیان مارەکە و بچۆ بۆ سریان تێ ئەگەی ئەوان دوو ڕووی یەکنانن لە جوانی داقەت سێمیان نییە تاقانەی دنیا و کەس ناڵێت دوانن بە خوێندنەوەی ئەم شعرە ئەمەندەی تر لای ناسر شامەزن بوو کەسانی دەوروبەر لێناگەڕێن و ئیرەیی بە ئەبوو ئامرە بن بۆیە زۆر خراپ لە لای ناسرشا بۆی تێچێنن ناسرشا بە ناوی خزمەتکارێک و نامێکی بۆ ئەنووسێ گەورەم کە لەگەڵ تۆدا بووم بە تاقی و تەنیا لە ناز و نیعممەتدا بووم ئێستاش هەرچەند لە ماڵی پاشایشدام بەڵام هەر حەزەکەم لە لای تۆ بم من زۆر لە پاشا ترسم بزانە بە هەر پیلانێک بێ نامگەڕێتەوە بۆ لای خۆت ئەم نامەی بە خزمەتکارەکەدا نرد بۆ ئەبوو عامر ئەویش کە سەرنجی مناڵەی نامە هەڵگری دا ڕەنگی سوور هەڵگەڕاوە شتێک تێگەیشت بۆیە لەسەر پشتی نامەکەم شعرەی نووسی دوای ئا ئەو هەموو ئەزمونە تازە پەنا ئەبەیتە بەر ئەو فێڵبازە کەسێ نیم سۆزم زاڵی ژیریم بێ بڵێن خراپە و چەند بەد مەجازە بلوایە ڕحم خەڵا دەکردی تۆیش گومان ئەبەی تازە بە تازە کە ناسرشا ئەم بلیمەتیەی لێبینی سەری سوڕما ئیدی گوێ لە دوزمانە ناگرت ئەم جا ناسر شاپرسی لەم داوە چۆن ڕزگارت بوو ئەوژوتی چونکە دڵم بەشداری نەبوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی هەبوو نەبوو کەس لەخوا گەورەتر نەبوو کەس لە بەندەی درۆزن تێر نەبوو لە سەردەمی خەلافەتی هارونە ڕەشیددا پیاوێک هەبوو ناوی ئەحمد دەنەف بوو پیاوێکی تریش هەبوو ناوی حەسەن شومان بوو ئەم دوانە زۆر فێڵباز و ساختەچی بوون کردەوەی سیر و سەمەرەیان کردبوو هەر بۆیە خەلیفە کردبوونی بە پێشەنگ و سەرکردەی دەستە ڕاستی سوپاکەی هەروها حەسەن شومانیشی کرد بۆ سەرکردەی دەستە چەپی سوپاکەی هەریەکە و مانگانەکەی هزار دیناری بۆ بڕیبوونەوە هەریەکەیان چل جنگاوەری لەبەردەستا بوو لە هێزی سوارەی پاسەوانی نیشتیمان ئەو دوانە بە سواری لەگەڵ والی خالیددا بە شاردا گەڕان جارچیان جاریانەدا کە ئەحمد دەنەف و حەسەن شومان سەرکردەی پۆلیسی ناوشارن لە شاردا پیرێژنەک هەبوو ناوی دەلیلە بوو ئەم پیرێژنە کچێکی هەبوو ناوی زەینەب دەستبڕ بوو ڕۆژێکیان زەینەب بە بە دەلیلەی دایکی وت بڕوانە ئەو ئەحمەد دەنەفە لە میسر بە دەرکراوی گەشتێرە لە چەندین بواردا کاری کردووە تاکو گەشت ئەم پلە و پایی تاکووردە وردە گەشتە پلەی باش لە شاری بەغدادا دواتر خۆی لە خەلیفە نزی خستەوە حەسە نەشومانی کەچەڵیش بۆ پێشەنگ و سەرکردەی لای چەپی سوپای وڵات بەیانیان و نیوەڕوان سفریان پڕە هەریەکەشیان هزار دینار مانگانیان بۆ بڕاوەتەوە کە هزار دینارە ئێمەش وەکو دەستی سەک لە ماڵەوە کەوتوین نەپلە و پایەمان هەیە نەکەس لێمانە پرسێ کاتی خۆی مردی دەلیلە پێشنگ بوو مانگانەی لای خەلیفە کە بۆ بڕابەوە هزار دینار بوو کە مرد دوو کچی لە دوا بەجێما کچێکیانی شووی کرد و کوڕێکی هەبوو ناوی ئەحمد لەقیت بوو کچێکی تری قەیرە بوو ناوی زەینەب دەستبڕ بوو دەلیلە خۆشی فڕوفێڵایی بوو فێڵی لەمار بکردایە لە کون ئەیهێنایە دەرەوە دەرسی شەیتانی دائەدا مێردەکەشی بورجگرەوەی خەلیفە بوو ئەمیش بە هەمان شێوە مانگانەکەی هزار دینار بوو کۆتری نامەبەری لە کۆشکی خەلیفەوە پەروەردە کرد کە باڵندەیەکی هێندەی کوڕێکی شیرینی خۆی خۆشەویست زەینە بەدایکی وت هەستە هەندێک فڕوفێڵ بکە بەڵکو و ناوبانگ دەربکەین و مانگانەکەی باوکم زیندوو بکەینەوە دایکی وتی بەسەری تۆ فێڵ و پیلانی وازانم زۆر بەهێزتر لە فێڵەکانی ئەحمد دەنەف و حەسەن شومان هەر خێرا هەستا سەر پێ و بە پەچەیەک ڕووی خۆی داپۆشی و بەرگێکیش ڕۆڵەی هەژارانەی پۆشی حەوجۆشێکی پڕ لە ئاوی سەرداپۆشرا و بە سێ دینار و لفکەیەک تەزبیحێکی درێژی دەنگ گەورە بەدەستەوە ئاڵایەکی سوور و زەردی دابوو بەسەر دەستیدا هەر ئەڕۆشت و ئەیوت ئەله ئەله بە زمان و لە دڵیشیدا پیلانی خراپیدانە چووە دەرەوە و گەلێک ئەم کۆڵان و ئەو کۆڵانی کرد تا گەشتە کۆڵانێکی پوختەی گسکدرا و ئاوڕشێن کرا و بە مەرمەڕخشت ڕێژکرا و سەرنجیدا ماڵێکی تایە دەواازەیەکی سەر دەرگا گومەزی هەیە کە لە مەڕمەڕ کراوە پیاوێکی مەغریبی دەرگاوانێتی ماڵەکەش ماڵی سەرکردەی چاوەشەکانی خەلیفەیە کێڵگە و ڕەجوباخێکی فرەی هەیە ناوی حەسەنی بەڵای ڕێگایە بۆیە نازناوەکەی ئێمەیە چونکە پێش قسەکردن دەستی ئەوەشان بە خۆشەویستی کیژۆڵەیەکی مارە کرد بوو پێش گواستنەوەکەی سوێندی بۆ خواردین کە هەرگیز ژنی بەسەر نەهێنێ هیچ شەوێکیش لە شوێنانی تر نەنوێ جارێکیان کە چێتە دیوەخانی حکومڕان ئەبینێ هەر والیەک هەرزەکارێکی بەدواوەیە هەندێکیان دوو هەرزەکاری پێەیە کە خۆی کرد بە گەرماویشدا و سەیری سەر و ڕژی کرد بینی مۆسیبەکانی زاڵن بە سەر مۆڕەشەکانی سەر و ڕشیدا لە دڵی خۆی داپرسی ئاخۆ ئەوەی باوکمی بردەوە بۆ خۆی کوڕێکم پێنابەخشێ گەڕایەوە بۆ ماڵەوە بە دڵی تەنگ و تووڕە بوو ژنەکەی پێیوت ئێوارەت باش ئەوژتی ون بە لەبەر چاوم لەو کاتەوەی تۆم هێناوە خێرم لە خۆم نەدیوە ژنەش پرسی بۆچی ئەیژوتی ئەو شەوەی تۆم گواستەوە سوێندت دام کە ژنت بەسەر نەهێنم ئەوەتا سەرنجم داوە هەر والیەک مناڵێکی خۆی یان دوو مناڵی بەدواوەیە منیش بیرم لەوە کردەوە کە بمرم مناڵێکم لە شوێن بەجێ نامێنێ هەر کەسێک کوڕێکی نەبێ ناوی کوێرە بێتەوە ئەوە تا تۆیش نەزۆکی تو سگ ناکەی ژنەکەشی وتی جا گوناهی من چییە داو و دەرمان نەما بەکاری نهێنم پیاوەکەوتی لەم سەفەرم گەڕامەوە ژنت بەسەر دێنم لە ژوورەکە هاتە دەرەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. ژنی بارچاوەش بە دڵی شکاوە چووە بەر پەنجرەیەک کە بەسەر کۆڵاندا ئەیڕوانی سیرەکە پیرێژنێک لە کۆڵانەکەدا بە تەزبیحەکەیەوە ئەڕوات تومەس دەلیلە بوو دەلیلەش سەیری پەنجەرەکەی کرد لە دڵی خۆی داوتی سەیری ئەو هەموو زێڕ و زیوەی کە پێوەیەتی دەلیلا ئەم هەلە لە دەست خۆمەدا گەر ئازایت ئەو ژنە ڕوتکەرەوە ئەو هەموو زێڕ و زیوەی ببە بۆ خۆت تەنانەت بەرگە نایەبەکانی بەریشی ئەمجا هاتە بەردەم پەنجەرەکە و دەستی کردە زیکردکردن وتی ئەله ئەله ژنەی بارچاوش کە سەرنجی پیرێژنە دەلیلیدا سەر تا پاسپی پۆشیوە لە کۆمەڵێ نووری خوای ئەچوو پێی وابوو ئەمە سۆفیە ژنانی ماڵەکانی بەرامبەر بە یەکتریانەوت پەنا بەخوا لە مۆلی خویە نور لە نێو چوانی ئەبارێت ژنی حەسەن دەستی کردە گریان و بانگی کردە کەنیزەکێک وتی بڕە خوارەوە دەرگا لەو پیرێژنە بکەرە و دەستی ماچکە و بهێنە ژوورەوە با بەرەکەتی بە سەرماندا بڕژێنێ کەنیزەکە چوە دەرە و پێیوت خاتونم ئەڵێ بابێتە ژوورە و لە بەرەکەتی بێبەش نەبین کە ویستی لە دەروازەوە بچێتە ژوور دەرگاوە نووستی دەستی ماچ بکە پیرێژن لێ دوورکەوتەوتی دوورکەوە با دەست نوێژەکەم نشکێ لە سای پیاوچکان دابیت و خوا لەم دەرگاوانێت ئازادت بکە باوکی عەلی دەرگاوان خۆی پارەی سێ مانگی لای بارچاوش بوو هەر نەی ئەدایە کامەشی لە پیرێژن بیست لی پاڕایە قمێ ئاوی لە حەوجۆشەکەی دەستی وەکو تەبەڕک بداتێ دەلی لی فێڵباز دەستی ڕاوەشان لفکەی سەر حەوجۆشەکە کەوتە خوارەوە بە دوایدا هەر سێ دینارەکەش کەوت دەرگاوان بۆ پیرێژنەی هەڵگرتەوە و پارە و لفکەکەیدا دەست لە دڵی خۆیدا وتی پارە ئەبارێ بەڕاستی ئەمە بەڵگەیە کەم پیرێژنە سۆفیە ئەم نهێنی منی درکاند و یەکسەر زانی پێویستم بە پارەیە ئەمجا کە دەستی بۆ ڕاگرتبووتی دایە ئەمانە بگرە پارێ خۆتن و داکەوتن دەلیلە وتی من خۆم بە دنیاوە ماندوو ناکەم هەڵی بگرە بۆ خۆت خۆ بەرچاوش پارەکەت ناداتەوە ئەمە لە بری ئەو بڕە قەرزە دەرگاوان هاواری کرد پەنا بەخوا بەڕاستی نهێنی منی درکاند و چاوی باتنی هەیە کەنیزەکە کە بردیە ژوور بۆ لای خاتونەکەی دەلیلا سەیری ژنی بارچاوەشی کرد لە دڵی خۆی داوتی سیرکە هەر ئەڵەی گەنجینەی زێڕ و تازە بە تازە تەوقی سحر و تەلیسمی لەسەر هەڵگیراوە ژنی بارچاوش بەرەو پیری چوو دەستی ماچ کرد دەلیلە وتی کچی خۆم ڕاوێژم پێکراوە ئەم جا هاتووم ژنەکە سفرەی بۆ ڕاخست و خواردنی خستە بەردەمی دەلیلەوتی دادەجان من لە خواردنی بەهشت نەبێ ناخۆم ساڵێک پێنج ڕۆژ بە ڕۆژوو نابم ئەگیرنا هەمیشە بە ڕۆژووم بەڵام خوشکی ئەبینم زۆر دڵت تەنگە خۆزگە هۆیەکەیت پێ وتم ژنە بارچاوەش وتی داگیان شەوێکیان مێردەکەم سوێندا کە ژنم بەسەر نەهێنێ ئێستاش مناڵم نابێت و نەزۆکم ئەمڕۆ تووڕە بوو بەدەم خەفەت خواردنەوە چووە دەرەوە پێیوتم مەرج بێ لەم سەفرەم گەڕامەوە ژنت بەسەر بێنم جادایە گیان خەمی ئەوەمە کە ژنی بەسەرهێنام تەلاقم بدە چونکە زەوی و زار و ڕەز و باخێکی زۆری هەیە و دەوڵەمەندە گەر لە ژنە نوێەکەی کوڕی هەبێ ئەوە من مایە پوچ و بەدەستی بەتاڵ دێمە دەرەوە پیرێژنێ مەکرباز وتی کچەکەم بۆچی تۆ کوێریت و خوانەکەران هیچ نابێت پیرەکەی من قرز لەسەر قەرزاران لە ئەبا نەزۆک بچێتە لای سکی پڕە بێت ژنە بارچاوەژوتی دایە گیان ئەرێ بەخوا کوێرم هەرگیز ناچمە دەرەوە تەنانەت بۆ تەعزێ و بۆ ئاهەنگیش پیرێژن وتی بێخەم بە خۆم ئەت بەمە تەکیەی پیری وەبەرهێن بەڵکو خوابکە کە مێردەکەت لە سەفەرەکەی گەڕایەوە فریای ژن هێنان نەکەوێت و تۆسکت پڕ ببێ ئیدی خوا کچی پێبەخشیت یان کوڕ گرنگ نییە بەڵام دوایی ئەبێت ببیتە دەروێشی ئەو وەلیە ژنی بارچاوە شەستا و چوو خۆی گۆڕی و بەرگی نایەبی لەبەر کرد و زێڕ و زیوەکانی لە خۆیدا ئەم جا بەکە نیزەکەی وت چاوێکت لە ماڵەکە بێ ئەوژوتی بە چاوان ئەم جا لەگەڵ پیرێژنەدا ڕۆشتن تا گەشتە لای ئەبوو عەلی دەرگاوان پرسی خاتونەکەم بۆ کوێچن ژنە بارچاوەژوتی ئەچین بۆ زیارەتی تەکیەی وەبەرهێن دەرگاوان وتی بەخوا بێ منیش یەک ساڵ بە ڕۆژوو بم ئەزانی ئەم پیرێژنە وەلی خویە ئەزانی خاتونەکەم شتی بۆ کرێ هەندێ نهێنی درکانم سێ دیناریشی بۆ باریک هەزێڕی سوور بوون و پێشکەشی منی کرد و خێرا زانی کە هەژارم و پێویستم بە پارەیە دەلیل و ژنی حەسەنی بەڵای سرە ڕێڕۆشتن دەلیلە بە ژنەی وت پش بەخوا هەر کە زیارەتی پیری وە بەرهێنت کرد سکتە بێ ئیتر مێردەکەیشت خۆشیەوێت چونکە ئەم پیرە زۆر بە بەرەکەتە و دەم و نفوسی باشە ژنەوتی بەخواوە ئەچین بزانین چۆنە بێ پیرێژنە دەلیلش لە دڵی خۆی داوتی جا باشە چۆن ئەم ژنە ڕوت بکەمەوە لەم سرە ڕێی هات و چۆێدا ڕووی کرد دەژنە بارچاوەشوتی من ئەڕۆم و تۆ شوێنم بکەوە چونکە ئەو ژنانەی مناڵیان لەبارە چێ ڕووەکەنە من ئەوانشی نەزرەکەن دێن دەست ماچەکەن و نەزرەکەیان ئەدەن بە من تاکو و بۆیان جێبەجێ بکەن کیژە ناسک و جوانەکە شوێنی کەوت پیرێژن ئەڕۆیشت ئەویش بەدوایەوە تاکو و گەشتە بازاڕی بازرگانان ژنە بارچاوەش ئەڕۆیشت و پاوە نەزێڕینەکانی ئەزرنگایەوە